دون الله لە غیری خوا داوا مەکە هاوار مەکە بانگ مەکە چەند ئاەتی خوا هەیە لەو مەجالە لا تدعو مع الله احدا لەگەڵ خوا کەسی تر بانگ مەکەن مەڵێ لە سایی خوا و سەری تۆ بڵێ لە سایی خوا بە تەنیا ئەگەر سەری کابراو تێکرد بڵێ لە سایی خوا پاشان پاشان پاشان سەری تۆ پاشانەکە و لە بیر نەچێ گەروتی لە سایی خوا و سەری تۆ شەریکە بۆ خوا قەراراوە شرکی بچووکت کردووە تاوانی گەورەت کردووە چوارشەممان سەیری قسنەکانمان بکە چوارشەممان سەیری قبر و مردووەکانمان کە بزانە چەند بە پاس لە سلێمانیەوەیەن لەو شارانەوە دێن پەڕۆیەک سین دروستی کردووە وڵاتێکی نامسلمان دروستی کردووە دەیکەن بەم گۆڕە و ئیتر پیرۆزە بێ دەی ئاڵێنێ بەدەستەوەی تر تووشی نەخۆشی نابێ بەردێگەلکێنێ بە کێلیەم قبرەوە ئیتر مناڵیە بێ ئیتر شووەکە ئیتر دەوڵەمەنە بێ ئیتر لە ڕێی خاریجا کوڕەکەی دەرەچێ ئەمانە لە کوێوەیەنا